شەهرەزاد وتی عەلی میسری تاکو و نیوەشەو لەگەڵ بازرگانانی خاوەن خان و شارەزاد وتی تاکو نیوەشەو عەلی میسری لەگەڵ بازرگانی خاوەن خانوو دانیشت ئەمجا کە خۆی مایەوە چوە لای خێزانەکەی لە ژووری ئەو دیو سڵاوی لێکرد و لی پرسی ئەرێ ئەو ماوەیە جێمهێشت بوون چۆن ژیابوون ژنەکەی وتی بە ڕوت و ڕەجاڵی و نەبوونی ئەم جاپرسی ئەی چۆن هاتن ژنەوتی شەو هێندەم زانی لە زەوی بڵند بووینەوە خۆم و مناڵەکان لەسەر تەختە ڕەوانێک دانراین بە ئاسمان دەهاتین تاکو و گەشتینە شوێنێکی تەخت لەوێ دای بەزاندین ئەمجا سەیرم کرد کاروان و خەڵکێکی زۆر لەو شوێنە ئامادەی ڕۆشتنن ئێمەیان پۆشتە کردەوە بە نایابترین بەرگی شاهانە و لەگەڵ کاروانەکەدا هاتین ئەوە بوو ئێوەش هاتن بە پێشوازیمانەوە لە کاروانچیانم پرسی وتیان ئێمە کۆیلە و خزمەتکاری عەلی میسری حەسەنی زێڕینگەرین ئەمەش کاروانی بارە بازرگانی ئەوە ئەمجا خۆم و مناڵەکانم خراینە کەژاوە و بۆ سەر لە بەیانی ڕۆژی دواتر گەیشتینە لای ئێوە عەلی میسری پرسی ئەی ئەم بەرگە جوانانەی بەرتان ژنەکەی وتی سندوقێکیان هێنایە بەردەستم و کلیلێکیان دایە دەستم وتیان ئەم سندوقە بەرگی خۆت و مناڵەکانتی تێدا بیکەرەوە و خۆتان پۆشتە بکەنەوە دوایی دای بخەرەوە و کلیلەکەی بدا بە مێردەکەت فەرمو و ئەوەش کلیلەکە دیسان پرسی سندوقەکە ئەناسیتەوە ژنەکەی وتی ئەی ناسمەوە هەستان و چوونە گەنجینەکە و پیشانیدا شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی عەلی میسری کلیلەکەی لێ وەرگرت و قفڵەکەی پێکردەوە سەیری کرد چەندین جۆر جل و بەرگی تایە کلیلی هەموو سندوقەکانی تریتیا بوو ئەم جایەکەیە کە سندوقەکانیان کردەوە سەیریان کرد زێڕوزیوێکی هێندە گران بەهایان تێدایە کە لای پاشایانی ژنیە ئەمجا دەستی ژنەکەی گرت و بردیە هۆڵەکە و چووە لای دیوارە مەڕمەڕەکانی ئەمجا دەستکێکی بادا دەرگایە کرایەوە چوونە ژوورەوە زێڕەکانی پیشاندا ئەم جاوتی ئەمانە خوا پێی داوین بۆیە ئەبێت سوپاسی خوا بکەین ئەم جا بەسەرهاتی خۆی بۆ ژنەکەی جێڕایەوە کە چۆن لە ماڵ هاتووەتە دەرەوە و خۆشینەی زانیوە ڕوو لە کوێ بکە دواتر گەشتوتە بۆلاق لەوێشەوە چووەتە دمیات علی میسری وتی کە گەیشتمە دمیات بازرگانێکم بینی کە هاوڕێی باوکم بوو زۆری ڕێزگرتم لی پرسییم بۆ کوێ چیت وتم بۆ دیمەشق لەوێ چەند هاوڕێکم هەیە سەریان لێدەم ئیدی هەرچێکی بەسەر هاتبوو بۆی گێڕایەوە ژنەکەی وتی قوربان ئەمانە هەمووی بەهۆی پیرۆزی و نزاکانی باوکتەوە بووە پێشەوەی بمرێ گەر تووشی بەڵایش بووین پەنا بەخواگرین دیسان ژنەکەی پێیوت توخوا جارێکی دی هاوڕێتی پیاخراپان مەکە و بە نهێنی و باشکرا خواپەرستی بکە شەهرەزاد وتی ژنەی هەمیشە ئامۆژگاریە کرد ئەویش پێی وت منیش ئامۆژگاریەکانت ئەکەمە هەڵەفەیەک و لە گوێیەکەم پەیڕەوی وتەکانی پەروەردگار و فەرموودەکانی پێغەمبەر دردی خوای لێ بێکەم ئەمجا لە بازار دوکانێکی بازرگانی دانا کەوتە کارکردن خۆی و ماڵ و مناڵی زۆر بەخۆشی و بەختیاری ئەژیان پاشای بەغدا هەواڵی دەوڵەمەندی علی میسری بیست بۆیە ناردی بە شوێنیدا علی میسری چوار سنووقی ئەشتارخانی هێنا و بەشتی نەختینەی نەخشا و بە یاقوت و مەرواری پڕی کردن و بە دیاری بۆ خەلیفەی برد و کڕنوشی بۆ خەلیفە برد چوار سندوقیان لە بەردەم خەلیفەدا دانا و پێشکەشی کرد ئەویش کە بینی سەری لیان سوورما چونکە لە گەنجینەی خۆی داشتی زێڕینی بە یاقوت و مرواری ئاوا گران بەهای نەبوو. وتی دیاریەکەت پەسەندە خوا یاربێ ئێمەش خەڵاتت دەکەین ئیدی دەستی خەلیفەی ماچ کرد و چووە دەرەوە ئەمجا خەلیفەش ڕووی کردەوە زیرەکانی و پرسی چەند پاشا داوای کچەکەمیان کردووە وتیان قوربان زۆر وتی کەسیان دیاری ئاوا گران بەها و جوانیان بۆ هێناوم وتیان نەخێر قوربان ئەم جاوتی هەموو ئاواتم ئەوەیە کچەکەم بدەمە ئەم بازرگانە فەرمانی دا بە کۆی لە خەساوەکان دیارەکە ببەنەوە بۆ کۆشک شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە شەو هات خەلیفە فەرمانیدا دیارەکە بێنن با تەماشای بکەین خۆی و ژنەکەی کەوتنە سیرکردنی ژنەکەی خەلیفە سەیری پارچەیەکی زۆر عجایبی ناو عشتارخانەکەی کرد ئەم جاپرسی ئاخۆ ئەم دیارە هی کام پاشایە لەوانەی خوازبێنی کچەکەمانیان کردووە خەلیفە وتی نەخێر ئەم دیاریانە بازرگانێکی میسری هاتە بەغدا و بۆی هێنام ناردم بە شوێنیدا کە لە نزیکەوە بیناسم خۆگەرشتی نەختینەی جوانی بولەی بکڕم کەچی ئەم دیاریانەی بۆ هێنام ئیدی کە ئەو لاوەم بینی هێندە قۆز و جوان و بەڕەوشت بوو چووە دڵمەوە کە ڕۆیشت لەگەڵ وەزیرانمدا سەیری ئەمانەمان کرد وتیان قوربان هێشتا شتی لەم جۆرە جوان و گران بەهامان نەبینیوە منیش پرسییم چەند پاشا هاتووەتە خوازبێنی کچەکەم وتیان زۆر منیش پرسیمەوە کەسیان دیاری لەم جۆرەیان بۆ هێنام وتیان نەخێر ئەمجا لێت ناشارمەوە خۆم پێ نەگیراوتم خۆزگە کچەکەم لەم لاوە مارە ئەکرد ئەمجا پرسی ژنەکە تۆ ئەڵێ چی ئەوژوتی خوابیکە خەلیفەژوتی تەقەلا ئەدەم ئەو شەوە لێی نووستن ڕۆژی دواتر نردی بە شوێن بازرگانانی شاردا علی میسریش لە نێوانیاندا بوو لەگەڵیان کۆبەوە ئەمجا نردی بە دوای قازیدا کە گەیشت فەرمانی پێدا هەر ئێستا کچەکەی لە علی میسری مارە ببڕێ علی میسری وتی ببورن قوربان من لایقی کچی بەڕێستان نیم ئەمجا خەلیفە فەرمانیدا هەر لەو شوێنەدا کردی بە وەزیری خۆی ئەمجا وەکو وەزیر قسەی کردوتی قوربان ئەوە دیاری خۆتت پێشکەش کردم زۆر سپاس دەکەم بەڵام ڕێم بدا با قسێک بکەم خەلی فەژوتی بڵێ هیچ مەشارەوە علی میسری وتی قوربان کچەکەتم پەسەندە بەڵام ببێتە بووکم خەڵکەکە سەریان سوڕما ئەمجا خەلیفە پرسی بۆ کوڕی وات هەیە علی میسری ژوتی بەڵێ ئەی شای زەمان ئەم جا خەلیفەوتی بنێرە بە شوێنیدا علی میسری چوە دەرەوە یەکێک لە کۆیلەکانی ناردە شوێنی کوڕەکەی ڕۆیشت دواتر هێنایە بەردەم پاشا شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی چوار سەد و سی و دوو. شەهرەزاد وتی کە حەسەنی کوڕی عەلی میسری چووە ژوورەوە کڕنوشی بۆ پاشا برد پاشا سەرنجێکی وردی دا لە دڵی خۆی داوتی ئەم لاوە لە کچەکەم کەڵەگەتتر و شەنگترە ئەمجا پرسی ناوت چییە کوڕم ئەی ژووتی حەسەن پرسی تەمەنت چەندە وتی چواردە ساڵانم ئەمجا پاشا سیرێکی دەوروبەری کردوتی قازی فەرموو حوسەن وجودی کچم لە حەسەن مارە بکە قازیش هاتە پێشەوە و ڕێوڕەسمی مارەکردنەکەی جێبەجێ کرد. بازرگانان پیرۆزباییان لە عەلی میسری و کوڕەکەی کرد. ئەمجا کۆڕ کۆتا بوو، خەڵکەکەش بڵاوەیان لێ کرد. عەلی میسریش چووە دیوانی وەزارەتەکەی، فەرمانی دا بەرگی وەزیریان بۆ ئامادە کرد و خۆی پێ پۆشتە کردەوە، ئەمجا هاتە دەرەوە و بەرەو ماڵ بۆوە. بازرگانانیش بەدوایەوە لەبەر دەرگای ماڵی عەلی میسری خوا حافیزیان لێکرد ئەویش لەگەڵ کوڕەکەیدا و کۆیلەکانی خۆیان کرد بە کۆشکدا ژنەکەی کە بینی بەسەر سوڕمانێکەوە پرسی ئەمە خێرە چی بووە؟ عەلی میسریش پێیوت کوڕەکەمان بۆتە زاوای پاشای مەملەکەت دایکی کوڕە زۆر خۆشحاڵ بوو ڕۆژی دواتر بەرەو دیوەخان بۆوە پاشایش لای خۆی و دای ناو پێی وت ئەمەوێت ئاهەنگ بچێڕین علی میسریش وتی بەدڵی خۆت پاشا فەرمانی دا و شاریان ڕازاندەوە سی ڕۆژی ڕەبق ئاهەنگ بوو خەسووی حەسەن حەسەنی خۆشویست هەروەهاش بوو بۆ دایکی زاواکەی ئەم جاژنی پاشا سەرنجیدا دایکی حەسەنی زاوای چەند شەوێک لای کوڕەکەی و چەند شەوێکیش لای وەزیری مێردێتی بۆیە شەوێکیان ئەمەی بۆ پاشای مێردی گێڕایەوە وتی نابێت وەزیر چەند شەوێک هەرخۆی بێت و ژنەکەی لای کوڕەکەی بمێنێتەوە بۆیە پاشا فەرمانیدا کۆشکێک بە تەنیشت ماڵی کچەکەیەوە بە زووترین کات بۆ عەلی میسری وەزیری دروست بکەن کە کۆشکەکەتەوە بوو وەزیر ماڵەکەی گواستەوە بۆ ئەو کۆشکە ئیدی ماڵی پاشا و ماڵی کچی پاشا و ماڵی علی میسری بە تەنیشت یەکەوە بوون هەر کاتێک پاشا بیویستە بچێتە بینینی وەزیر بە شەو ئەچوە ماڵیان یان ئەیان ناردە شوێنی ئیدی ماوەیەکی زۆر بە خۆشی و شادمانی ژیان دواتر پاشا نەخۆشکەوت لە ماڵەوە لی کەوت بۆیە کۆبوونەوەی بە وەزیران کرد و پێیوتن وەکو ئەبینن نەخۆشم پێ ئەچێت بمرم بۆیەش کۆم کردوونەتەوە تاکو و لە نێو خۆتاندا یەکێک هەڵبژێرن ببێتە جێنشینم تاکو کورسی حکمڕانی پێ بەخشم و منیش و خۆشتان تووشی سەر ئێشە نەبین ئەوانیش کەوتنە دوان ئێمە لە زاواکەت بە باشتر کەسی تر نابینین پیاوێکی ژیر و قسەزان و کارامە ڕێزی گەورە و بچووکی لایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. بۆ بەیانی ڕۆژی دواتر وەزیران و پیاوانی دەوڵەت و سەردارانی سوپا کۆبوونەوە. ئەمجا نوێنەریان ناردە دیوانی حوکمڕانی بە شوێن پاشادا. کە پاشا چووە کۆڕەکە، هەموو لەبەری هەستان. دواتر پاشا ڕووی کردە هەمووان و لێی پرسین، حەز ناکەم ڕووگیری من ببن. گرنگ نییە حەسەن زاوای منە. گەر کەسێکی لە ئەو بە باشترە زانن، پیشانم بدەن ئەوانیش وتیان پاشای زەمان ڕۆژیری تۆنین خۆمان زاواکەتمان بدڵە ئەیکەی نەجێنشینت ئەمجا پاشا فەرمانیدا بە گەورە وەزیر کە بنێرێ بە شوێن حەسەندا بابێت کە حەسەن هات بڕیاری بە پاشابوونیان پێڕاگەیان شەرمەزار بوو لەو تێک داوتی بەڕێزینە من تەمەنم کەمە باوکم لە من دنیادیدەتر و بەتواناترە، ژیرترە، شەرمەکەم داواکەتان پەسەند بکەم. دانیشتوان کردیانە دەنگە دەنگ و وتیان ئێمە تۆ هەڵەبژێرین، داوا ئەکەین پاشایەتیمان پەسەند بکەی. حەسەن کەمێک سەری داخست. باوکی بەرەو ڕووی چوو باوەشی پیاکرد و پیرۆزبایی لێکرد ئەم جا دانیشتوان پیرۆزباییان لە خۆیان کرد پاشایش ناردیە شوێن دادوەری مەملەکەت و بەڕێوبەرانی گشتی هەر لەوێدا فەرمانی پاشایەتی دەرکرد کە حەسەن ببێتە پاشا دادوەر و گەورە وەزیران ئیمزان کرد ئەمجا پاشا فەرمووی لە زاواکەی کرد و خستێ سەر کورسی پاشایەتی ئەو ڕۆژە لەسەر کورسی پاشایەتی حکومڕانی کرد بۆ شەو خۆی و خێزانی چوونە لای خەزووری و دەستەکانی ماچ کرد ئەویش ئامۆژگاری کردوتی کوڕم لەخوا بترسە لە بەرامبەر هاوڵاتیاندا حەسەنیش لە وەڵام داوتی خوایار بێ پشت بەخوا و پاڕانەوەی تۆ سەرکەوتوو ئەبم شەهرەزاد وتی ئەمجا حەسەن چووە بۆ ماڵ ژنەکەی و خەسووی هاتن بە پیریەوە دەستیان ماچ کرد و پیرۆزبایی پلەپایی پاشایەتیان لێکرد ئەمجا چووە ژووری باوکیەوە ئەویش ماچی کرد و پیرۆزبای لێکرد باوکیشی ئامۆژگاری لە خوا ترسان و بەزەی هاتنەوەی بە هاوڵاتیانی کرد ئەو شەوەیان بە خۆشی و شادی بردە سەر بۆ سبەینێ بەرەو دیوەخانی مەملەکە چوو لە کورسی پاشایەتی دانیشت حکومڕانی کرد گەور ئەفسەران و وەزیران لە پەزێرایی دابوون کە دەوام تەواو بوو هەریەکە و بەرەو ماڵی خۆی بۆوە کە شاحسەن گەڕایەوە ماڵێ خەزوری میوانی بوو سەرنجیدا نەخۆشی بڕستی لێبڕیوە، دوای ئەوەی دەستەکانی ماچ کرد خەزوری کەوتە ئامۆژگاری وتی کوڕەکەم هێندەم لە ژیاندا نەماوە ئاگات لە کچەکەم و دایکی بێ ڕێزی دایکت و باوکت بگرە بەزەیت بە هاوڵاتیان دابێتەوە لە خی مەزن کە پاشای هەمووانە بترسە دادپەروەەر بە دوای سێ ڕۆژ وەفاتی کرد دوای ئەوەی کفر کرا و لە گۆڕنرا چل ڕۆژی ڕەبق تازیێ بۆ گیرا خێری زۆر و ختمەی بۆکرا پاشای نوێ و خێزانی بەخێر و خۆشی ژیانیان بردەسەر هاوڵاتیان زۆر لە حکومڕانی پاشای نوێ ڕازی بوون هەمیشە نزا و پاڕانەوەیان مانەوەی پاشاکەیان بوو. ماوەیەکی زۆر پاشایەتی کرد. خوا سێ کوڕی لە کچە پاشا پێ بەخشی کە هەرسێکیان لە شادی و بەختەوەریدا گەورە بوون تاکوو خوا بەر و دوای گیانی هەموویانی کێشا. شەهرەزاد. چیرۆکی حاجی و پیرێژن شەهرەزاد وتی ئەگێڕنەوە حاجیەک لە کۆمەڵەی حاجیان ماندوو ئەبێت و خەوی لێ ئەکەوێ درەنگانێک بە ئاگا دێتەوە هەرچەند سێری ئەم لاو ئەو لای خۆیەکە کەسێکی دی نابینێ دوای بیرکردنەوە بە نەشارەزایی ڕێگایەک ئەگرێتە بەر ماوەیەک ئەڕوا ئیدی برسی و تینۆ ئەبێ دەوارێک لە دوورۆ ئەبینێ ڕووی تێکە کەیگاتێ سەگێک ئەبینێ خەوتووە ئەڕواتە پێشەوە پیرێژنێک ئەبینێ لە دەمی دەوارەکەدا دانیشتووە سڵاوی لێکا پیرێژنەش وەڵامی ئەداتەوە ئەمجا کابرای حاجیەڵێ پیرێژن خێرتەگا زۆرم برسیە پیرێژنەژەڵێ هیچ لە دەوارەکەمدا نییە لێرەوە شڕبەوە ئەم دۆڵەی بەردەممان مارێکی زۆر ئەبینی بچۆ هێندە مار بکوژە و بیهێنەوە کە تێری پێ بخۆی منیش بۆتە برژێنم حاجیش وتی خوشکە گیان هەرگیز گۆشتی مارم نەخواردووە ماوەیەک لەو ناوەدا سوڕایەوە هیچی دەست نەکەو بیخوا ناچار هاتەوە وتی ئاخر پیرێژن ناوێرم مار بکوژم پیرێژنەش سەگەکەی بردووتی شوێنم کەوە ڕۆشتن چەند مارێکیان کوشت و هێنایانەوە کە حاجی تێربووتی ئێستا تینومە ئەیژوتی کەمێ لەو لا دەوارەکەوە کانیەکی لێیە دەمی تێبخە و تێر تێر ئاو بخۆرەوە حاجی چوە سەرکانیەکە کە لێی خواردەوە ئاوەکە تاڵ بوو چونکە ئاوی تری لێ نەبوو ناچار تێری لێ خواردەوە کە گەڕایەوە پێیوت ئەمە چۆن ژیانەکە لێرە بەسەری ئەبەی لە گۆشتی مارە خۆیت و لە ئاوی تاڵ ئەخۆیتەوە پیرێژ نەوتی ئەی لە وڵاتی تۆ خواردن چۆنە حاجی ژووتی لای ئێمە ئەو هەموو میوە هەیە چێشت و گۆشتی مەڕی قەڵەو هەیە ئاوی سازگار هەیە خانووەکانمان پان و پۆڕە ڕاخەر و نوێنی نەرم و گەرممان هەیە پیرێژنەوتی ئەو سەرۆکەی کە بەڕێوەتانە باستەم کارە بەزۆر کەستان لە ماڵ دەردێنێ ئاخۆ گەر کەسێکتان گوناهی کرد و خراپەی دەربارەی کەسانی دیکرد ماڵ و سامانەکەی لێ ئەسەنرێتەوە و دابەشەکرێتەوە بەسەر خەڵکانی تردا حاجی وتی ئەرێ بەخوا سەرکردەمان هەیە ستەمیشمان لەیەکە سامانی تاوانبارانیش دابەش ناکاتەوە بەسەر هەژاراندا پیرێژ نەژوتی کەوابوو خواردنەکەی من پاک و حەڵاڵ و خۆشترە لە خواردنەکانی ئێوە چونکە سەرۆکەکەم زۆردار و ستەمکار نیە ئەی نەت بیستوە دوای مسوڵمان بوون بێوەی و تەندروستی دوو نیعمەتی پێویستن بۆ مرۆڤ ئەمەش کاتێک ئەبینە خاوەنی ئەبێت خەلیفە دادوەر و ڕامیار بێ ئەگەر خوانەکەران خەلیفە کەم تەرخەم بوو لە بەرامبەر تاوانباران و پیاو خراپان و دز و جەردەیاندا مەملەکەت کاولە بێت. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو. بێدەنگ بوو. شەهرەزاد وتی پێشینان و توێانە سەد ساڵ ستەم و زۆرداری سوڵتانەکان نەک ستەمی هاوڵاتیان لە یەکتری گەر بۆ ساڵێکیش بێ لە مێژوو داهاتووە کە حەجاجی کوڕی یوسف جارێکیان کێشێگە خەنە بەردەستی و نامەیەکی بۆ ئەبەن کە تیا نووسرا بوو لەخوا بترسە ستەم لە کۆیلایانی خوا مەکە. ئەویش کە ڕەوانبێژ و وتاربێژێکی وریا بوو چووە سەر مینبەر و وتی، خەڵکینە! خوا منی کردووەتە سەرۆکی ئێوە. بە مردنم چاوەڕێی نەمانی ستەم مەکەن، لە کاتێکدا خراپەکاریتان وەکو خۆی بمێنێتەوە، چونکە خوا کەسانێکی زۆری وەکو منی هەیە گەر لە من ستەمکارتر نەبن باشتر نین ئەوەتا شاعیرێک وتوێتی چەند باڵا دەست بی باڵاتر خوایە زۆردار بە زۆردار حکمی کۆتایە ستەم ترسهێنە دادوەری باشترین شتەکانە ساخوا چاکمان بۆ بکە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو